بەڕاستی فیرعەون بەرز بۆوە لە زەویدا و خەڵکی وڵاتەکەی تاقم تاقم کردبوو بۆ ئەوەی زاڵ ببێ بەسەریانا، تاقمێکیانی لاواز و سووک ئەکرد، هەر مناڵێکی نێرینەیان لێ بهاتایەتە دونیاوە سەری ئەبڕی و مناڵی مێینەیانی بە زیندووی ئەهێشتەوە. بەڕاستی فیرعەون یەکێ بوو لەوانەی خراپە ئەکەن. پاش ئەوەی کە دایکی موسا موسای دا بە دەم ئاوەوە و ئاو بردی، دەست و دائیرەی فیرعەون بە سەر ئاوەوە گرتیانەوە بۆ ئەوەی سەرەنجامی کار ببێ بە دوژمنیان و بە مایەی خەم و خەفەت بۆیان. بەڕاستی فیرعەون و هامان و لەشکرەکەیان لە هەموو ڕوویەکەوە بە هەڵە چووبوون لەوەدا کە لە پێشا بە هیوای کوشتنی ئەو، واتە موسا، مناڵی نێرینەی بەنی ئیسرائیلیان هەموو ئەکوشت و پاشانیش لەوەدا کە بەسەر ئاوەکەوە گرتیانەوە و دواتریش لەوەدا کە بە پێغەمبەری هاتە سەریان باوەڕیان پێ نەکرد. وقالت امرأة فرعون قرة عین لی ولک ئەم مناڵە فێنکایی چاوانی من و تۆیە و چاومانی پێ ئەکرێتەوە کە مناڵێکی وا نازدار لە ماڵەکەمانا ئەبینین مەیکوژن بەڵکو سودێکی ببێ بۆمان یا بیکەین بە مناڵی خۆمان ئەوان ئەم قسانەیان ئەکرد و هیچ ئەوەیان نەئەزانی کە ئەم مناڵە موسایە و ئاخری سەریان ئەخوا و ئەبێ بە مایی بەربادبوون و ماڵوێرانیان. کە دایکی موسا زانی ماڵی فیرعەون کوڕەکەیان بەسەر ئاوەوە گرتۆتەوە و بردویانەتە لای خۆیان لە ترسانا هیچ بیر و هۆش لە دڵیا نەما و لەوە نەبوو لە بەر حیرصی لەسەر مناڵەکەی بڕوا پێیان بڵێ ئەو مناڵە موسای کوڕی منە ئەگەر ئێمە دڵیمان بەهێز نەکردایە کە خۆی بگرێ و قسە نەکا و یەکێ بێ لەوانە کە باوەڕیان بە خوا هەیە چونکە خوا خۆی پێشتر خستبوویە دڵیەوە ئێمە سەرەنجامەی هێنینەوە بۆ لای خۆت و ئەیشیکەین بە پێغەمبەر. کاتێک کە خوشکەکەی چووە ئەوێ و چاوی پێکەوت و دیتی چۆن بە دەسیەوە داماون و مەمکی هیچ ژنێ ناگرێ بە دەمەوە، پێی وتن، ماڵێکتان پیشان بدەم لە ئەستۆی خۆیانی بگرن و شیری بدەنێ و چاودێری بکەن؟ فَرَدَدْنَاهُ إِلَىٰ أُمِّهِ کَیْ تَقَرَّ عَیْنُهَا وَلَا تَحْزَنَ، بۆیە دایانە دەستی خوشکەکەی بیبا بۆ ماڵەوە و بەو جۆرە موسامان گێڕایەوە بۆ دایکی تا چاوی فێنک ببێتەوە و خەفەت نەخوا بۆ دووری کوڕەکەی و بزانێ ئەو گفتەی خوا دابوویێ کەوا مناڵەکەی بۆ ئەهێنێتەوە ڕاستە بەڵام بەشی زۆری ئەم خەڵکە ئەمە نازانن. یەکێکیان لە تاقمی خۆی بوو ئەویان لە بەرەی دوژمنەکەی بوو ئەوەیان کە لە تاقمی خۆی بوو داوای یارمەتی لێکرد لە دژی ئەویان کە لە بەرەی دوژمنەکەی بوو موسایش مستە کۆڵەیەکی لێدا و کوشتی کە دیوە ئەو کابرایەی کوشت وتی ئەم کارەی کردم کاری شەیتان بوو شەیتان دوژمنێکی گومڕاکەری ئاشکرایە چاوەڕوانی ئەوە بوو دەستەودائیرەی فیرعەون و کەسوکاری کوژراوەکە لە تۆڵەدا بیکوژنەوە. لەپڕ لووتی بوو بە لووتی کابراوە کە دوێنێ هاواری لێ کردبوو و داوای یارمەتی لێ کردبوو. ئەمڕۆیش هاواری لێ کرد جاریک تر یارمەتی بدا. مووسا نەیویست بە دەنگیەوە بچێ و پێی وت، کابرا تۆ گومڕایەکی ئاشکرا و دیاریت. غیرەتی قبوڵی نەکرد نەچێ بە هاواریەوە و ویستی هەڵمەت بەرێ بۆ ئەم کابرا کە دووژمنی خۆیشی و دووژمنی کابرای هاوەرکەریش بوو چونکە هاوارکەرەکە لە بەنی ئیسرائیل و ئەمی تر قیبطی و لە تاقمی فیرعەون بوو کابرای قیبطی وتی ئەی موسا ئەوە ئەتەوێ منیش بکوژی وەک چۆن دوێنێ کابرایەکت کوشت تۆ هیچت ناوێ ئەوە نەبێ ببی بە کابرایەکی زۆردار لەم سەر زەویەدا و ناتەوێ یەکێ بی لەوانەی کاری چاکە ئەکەن و ئەگەر دوو کەس لەناو خۆیانا شەڕیان بوو ئاشتیان کەیتەوە. وجاء رجل من أقصى المدينة يسعى قال يا موسى إن الملأ يأتمرون بك کۆمەڵی بارەگای فیرعەون لەناو خۆیانا خەریکی ڕاوێژن بۆ کوشتنت دەست و برد کە لە شار دەرچۆ من یەکێکم لەوانەی ئامۆژگاری دۆستانەتەکەن. فخرج منها خائفا يترقب قال رب نجني من القوم الظالمين جا موسایش بە ترسەوە لە شار دەرچوو پێی وتن، بۆ مەڕەکانتان لادەن؟ ژنەکان وتیان، ئێمە ئاوی مەڕەکانمان نادەین تا شوانەکان لا ئەچن لەسەر بیرەکە و تەنها خۆمان ئەمینینەوە و باوکیشمان پیرێکی بەساڵاچووە، ناتوانێ بێ لەگەڵ خەڵکەکەیا ئاوی مەڕەکان بدا. فسقا لهما ثم تولى الى الظل فقال رب من ئەمەوێ یەکێ لەم دوو کچەی خۆمت لێ مارە ببڕم بە مەرجێ تۆیش هەشت ساڵ کرێکاریم بۆ بکەی خۆ ئەگەر دە ساڵت تەواو کرد ئەوە پیاوەتی خۆتە و من نامەوێ ئەزیەتێ بدەم خوایار بێ ئەبینی پیاوێکی باش و بە شەرت و وەفا ئەبم لەگەڵت. قال ذلك بيني وبينك أيما الأجلين قضيت فلا عدوان علي واللە علی ما نقول وکیل. موسایش وتی، ئەوەی کە وتت رێککەوتنی نێوان من و تۆ بێ، هەر کام لەو دوو ماوەیەی هەشت ساڵ یان دە ساڵ کرێکاریەم بە جێ هێنا بۆت داوای زیاترم لێ مەکە، چونکە ئەرکی خۆمم جێ بە جێ کردووە و خوا ئاگەدارە لەوەی ئەیڵین. أَوْ جَذْوَةٍ مِّنَ النَّارِ لَعَلَّکُمْ تَصْطَلُونَ کاتێک کە موسا ماوەی کرێکاریەکەی خۆی تەواو کرد لەگەڵ ژنەکەی کە کچەکەی شوعەیب بوو گەڕایەوە بۆ میسڕ لە ڕێگادا لەبەری کێوی طورەوە ئاگرێکی بەدی کرد بە ژن و مناڵەکانی وت ئەی یا موسی ئیننی ئەنا اللە رب العالمین. کاتێک کە موسی گەیشتە لای ئاگرەکە لە کەناری شیوەکەوە کە ئەکەوتە لای ڕاستی موساوە لەو پارچە زەویە پیرۆزەدا لای درەختەکەوە کە لەوێدا ڕوابوو بانگی لێکرا ئەی موسی بێگومان من اللەم خوا و پەروەردگاری هەموو جیهانەکانم. فرمانیشت ئەدەمێ کەوا عەساکەی دەستت هەڵدا، کە هەڵیدا و بینی ئەجوڵێتەوە و تەکان ئەداتە خۆی ئەڵێی تیرە مارە، موسا بەرەو پشت وەرگەڕایەوە و نەگەڕایەوە بۆ لای مارەکە، ئێمەیش بانگمان لێ کرد، موسا! ڕوومان تێ بکە و مەترسە، تۆ لەو کەسانەی ئەمینن لە مەترسی و زیانیان نایەتە ڕێ. کە موسا ترسەکەی ڕەویەوە جارێک تر بانگمان لێ کردەوە و پێمان وت، دەستت بخەرە ناو با خەڵتەوە بە دەستێکی سپی و ڕووناک دێتە دەرەوە، بێ ئەوەی ئەو سپێتی و ڕووناکیە هی عەیبێ بێت تووشی هاتبی، قۆڵەکانیشت بکە بە یەکا لە سەر سنگت، بۆ ئەوەی ئەگەر ترسایت خۆت بگریت و تێک نەچیت. ئەو مارە کە عەساکەی دەستت بوو بوو بە مار و دەستت کەوا سپی و ڕۆشن بووەوە دوو بەڵگەن لە خواوە بۆت بۆ لای فیرعەون و دەستە و دائیرەکەی فیرعەون و دەستە و دائیرەکەی تاقمێکی لە فرمانی خوا دەرچوو بوون. قال رب إني قتلت منهم نفسا فأخاف أن يقتلون هارونی برایشم لەگەڵ بنێرە ئەو زمانی لە من فەسیح و کراوەترە بیکە بە یارمەتی دەرم بە بەڵگەی بەهێز و قسەی بەڕێو جێی کارک بکە دەستەو دائیرەی فیرعەون بزانن من ڕاستگۆم و پێغەمبەری خوام ئەترسم بە درۆزنم دابنێن و باوەڕم پێ نەکەن قال سنشد عضدك بأخيك ونجعل لكما سلطانا فلا يصلون إليكما بآیاتنا انتما ومن اتبعکما الغالبون. خوایش بانگی لێ کردەوە پێی وت، لەمەو پاش قۆڵت بە هارونی برات توند ئەکەین و دەسەڵاتێکتان ئەدەینێ هەرگیز بەو دەسەڵاتەوە دەستیان پێتان نەگا و بڕۆنە سەر فیرعەون ئێوە و ئەوانەی لەگەڵتانن بەم موعجیزانەی ئێمەوە بەسەر ئەوانا زاڵن هامان، خشتی قوڕم بۆ سوور بکەرەوە و کۆشکێکی بەرزم بۆ دروست بکە، سەر کەومە سەری، بەڵکو لەوێوە لە خواکەی موسا ئاگەدار ببم، بزانم ڕاست دەکا ئەڵێ ئەو ناردووم یا ڕاست ناکا، من گومانم وایە موسا لەو کەسانە بێ کە درۆ ئەکەن. واستکبر هو وجنوده فی الارض بغیر الحق وظنوا انهم الینا لا یرجعون. ئێمە بەڕاستی کتێبی تەوراتمان دا بە موسا پاش ئەوەی خەڵکی سەدە پێشینەکانمان بەرباد کرد، بۆیە تەوراتمان دایە تا ببێ بە مایەی بەرچاوڕوونی بۆ خەڵک و بە مایەی ڕێدۆزینەوە و ڕەحمەت بۆیان، بەڵکو ئەمە خوایە بیرێ بکەنەوە لە سەرەنجامی خۆیان و ڕوویە بکەنە خوا. وما كنت بجانب الغربي إذ بەڵام ئێمە خەڵکی چەند سەدەمان لە ئادەمیزاد دروست کرد و ئەوانیش تەمەنێکی درێژیان بەسەر برد و لە خۆیان بایی بوون، تۆیش دانیشتووی شاری مەدیەن نەبووی تا ئایەتی ئێمەیان بەسەرا بخوێنیتەوە، بەڵام ئێمە بووین تۆمان بە پێغەمبەرایەتی نارد و لەم باسانەمان ئاگەدار کردی. تۆ لە بەری کێوی طوری سیناوە نەبووی کە بانگمان کردە موسا و قسەمان لەگەڵ کرد تا ئاگات لەم باسانە بێ بەڵام ڕەحمەتی خوای خۆتمان بۆ ناردی کە قورئانە و باسی موسا و پێغەمبەرانی تری تیایە بۆ ئەوەی ئەو قەومە بترسێنی لە سزای خوا کە پێش تۆ هیچ پێغەمبەرێکیان نەهاتۆتە سەر بیانترسێنێ بەڵکو بیرێ لە سەرەنجامی کاری خۆیان بکەنەوە. ئەگەر لەبەر ئەوە نەبوایە نەبادا بەهۆی ئەو کردەوە ناشرینانەوە کە کردوویان و پێش خۆیانیان خستوون بۆ قیامەت مەینەتێکیان تووش ببێ و ئەوانیش بڵێن خوایە بۆ پێغەمبەرێکت نەناردە سەرمان تا ئێمەیش شوێنی ئایەتەکانی تۆ بکەوین و لە ڕیزی موسڵمانان بین ئێمە تۆمان بۆ ڕەوانە نەئەکردن بەڵام وا بۆ بەهانە بڕینیان تۆمان بۆ ناردن و ڕێگامان دان و عوزر و بیانوومان بۆ نەهێشتن. کەچی کە پێغەمبەری ڕاستیان لای ئێمەوە بۆ هات لەجیاتی ئەوەی باوەڕی پێ بکەن کەوتنە بڕوبیان و گرتن و وتیان، بۆ ئەم پێغەمبەرە موعجیزەی وای نەدراوەتێ کە بە موسا درابوو تا ئیمانی پێ بهێنین، ئەی ئەوە نەبوو وەختی خۆی موسایش نێررایە سەر فیرعەون و خێڵەکەی و ئەو موعجیزە گەورانەی درایێ کەچی ئینکاریان کرد و باوەڕیان بە موسایش نەکرد و بە خۆی و هارونی برایان وت، تۆیش بڵێ، دە فەرموون کتێبێ بێنن باشتر لە تەوراتەکەی موسا و قورئانەکەی من ڕێ پیشانی خەڵک بدا بۆ لای خوا تا من پەیڕەوی لێ بکەم و شوێنی بکەوم ئەگەر ئێوە ڕاست دەکەن ئێمە ڕاستگۆ نین. فَإِن لَّمْ يَسْتَجِیبُوا لَکَ فَاعْلَمْ أَنَّمَا یَتَّبِعُونَ أَهْوَاءَهُمْ، کێیش لەو کەسە گومڕاترە کە شوێنی ئارەزووی نەفسی خۆی ئەکەوێ بێ ئەوەی ڕێ پیشاندانێکی لای خواوە هەبێ بێگومان هەرگیز خوا هیدایەتی کەسانێ نادا کە ستەم کارو لە حەق لادەر بن. ولقد وصلنا لهم القول لعلهم يتذكرون بەڕاستی ئێمە لە هەموو جۆرێ پەند و ئامۆژگاریمان بۆ ئەم کافرانە هێنایەوە و پێوەندمان کردن بە یەکەوە بەڵکو ئەمە خوایە بیرێ بکەنەوە. السییئەتە ومما رزقناهم ینفقون. ئەم کۆمەڵە ئەهلی کیتابە کە وا ئەڵێن دوو جار پاداشتی چاکەی خۆیان وەرەگرن جارێ لەسەر باوەڕکردنیان بە کتێبە پێشوەکان کە بۆ خۆیان هاتونەتە خوار و جارێ لەسەر باوەڕکردنیان بە قورئان لەبەرئەوەی کە سەبریان گرتووە و خۆیان لەسەر لۆمە و سەرزەنشتی کافرەکانی ئەهلی کیتاب ڕاگرتووە ئەگەر قسەی پووچ و بێ سوودیش لە خەڵکی تر ببیستن خۆیانی لێ لا ئەدەن و وەڵامی نادەنەوە و بەو کەسانە ئەڵێن کردەوەی خۆمان بۆ خۆمان و کردەوەی خۆتان بۆ خۆتان و خواحافیزتان بێ ئێمە هاوڕێیەتی پیاوی نەفاممان ناوێ. انک لا تهدی من احببت ولکن الله یهدی من یشاء وهو اعلم بالمهتدین. بێگومان تۆ ناتوانی هیدایەتی هەر کەسێ بدەی کە حەزل لێ بێ هیدایەت وەرگرێ ئەمە کاری خوا خۆیەتی و ئەو هیدایەتی هەر کەسێ ئەدا کە مەیلی لێ بێ هیدایەتی بدا و ئەو خۆی باشتر ئەزانێ کێ ئامادەیە بۆ ئەوەی هیدایەت وەربگرێ حەرەمێکی ئەمین و کەس دەست بۆ نەبردووی وەک حەرەمی مەککەمان بۆ نەڕەخساندوون کە بێ ترس و لەرز تیایا ئەژین و لە هەموو لایەکەوە خێر و بێری بەسەرا ئەڕژێ و هەموو جۆرە ڕزق و ڕۆزییەکی بۆ ئەهێنرێ و ئەوەیش لە لای ئێمەوە بڕیار دراوە بۆیان بەڵام بەشی زۆری ئەمانە حەقیقەت نازانن و نازانن خواوەند چی داونەتێ وما کنا مهلکی القری الا واهلها ظالمون خوا قەت عادەتی نەبووە دێهاتەکان کاول بکا بەر لەوەی پێغەمبەرێ لە گەورە دێی ئەو دێهاتانەیا بنێرێ ئایەتەکانی خوا بەسەر خەڵکەکەیانا بخوێنێتەوە و بانگیان کا بۆ باوەڕکردن بە خوا و بە پێغەمبەرانی خوا. ئێمە هەرگیز دێهاتمان وێران نەکردووە مەگەر لەو کاتانەدا کە دانیشتوانی ئەو دێهاتانە گوناهبار و ستەمکار بووبن و بە فەرمانی خوایان نەکردبێ. وما ئوتیتم من شیء فمتاع الحیاة الدنیا وزینتها. وما عند اللە خیر وابقی افلا تعقلون هەرچی لە دونیادا بە ئێوە درابێ ئەوە کەلوپەلی ژیان و مایەی خۆپێڕازاندنەوەیە لە دونیادا و ئەوەی بەلای خواوەیە لە پاشەڕۆژا کە پاش زیندووبوونەوەیە ئەدرێ بە کەسانی خاوەن باوەڕ لە هەموو شتێ باشتر و پایەدارترە دە بۆ هۆش ناکەنەوە و عەقڵتان بەوە ناشکێ ئایا کەسێ خاوەن باوڕ بووبێ و ئێمەیش گفتێکی جوانمان دابێتێ کە گفتی بەهەشت و خێر و خۆشی هەمیشەیی بەهەشتە و ئەویش ئەو گفتەی بە ڕاستی بۆ بێتە دی و پێی بگا، وەک کەسێ وایە کە تەنها خێر و خۆشی دنیامان دابێتێ و لە ڕۆژی قیامەتا ئامادە بکرێ بۆ لێپرسینەوە و سزای دۆزەخ چونکە لە دنیادا باوەڕی نەبووە؟ جا ئەو هاوبەش بۆ خوا دانەرانە کە فەرمانی سزادانیان بڕیار دراوە ئەڵێن، خوایە ئەمانەی ئێمە گومڕامان کردن گومڕامان کردن وەک خۆمان گومڕا بووین و پاکانەمان لێ کردن لای تۆ، خۆ ئەوانە ئێمەیان نەپەرستووە ئارەزووی نەفسی خۆیانیان پەرستووە. ئەو کافرانە هەرگیز بۆیان نەبووە و بۆیان نابێ ئەوان کەس هەڵبژێرن بۆ پێغەمبەرایەتی تا بڵێن بۆچی محمد ببێ بە پێغەمبەر خودا پاک و بێ عەیب و بەرز و دوورە لەوە کە هاوبەش بۆ دانەرەکانی هاوبەشی بۆ دانێن. وربک یعلم ما تکن صدورهم وما یعلنون خوای تۆ ئەزانێ ئەو کافرانە چییان لە دڵایە و بە ئاشکرایش چی ئەکەن و چی ئەڵێن. افلا تسمعون. ئەی محەممەد، تۆ بەو کافرانە بڵێ کە هاوبەش بۆ خوا دائەنێن، ئەگەر بهاتایە خوا شەوی تا ڕۆژی قیامەت بەسەرتانەوە ڕاگرتایە و ڕۆژی لێ نەکردنایەتەوە، چ خوایەکی ساختەی لە خوای ڕاستەقینە بەولاوە تۆسقاڵێ ڕۆشنایی بۆ ئەهێنان و ڕۆژی بۆ ئەکردنەوە؟ ئەوە بۆ دەرس و پەند و ئامۆژگاری ڕاستی ناگرنە گوێ؟ دیسان ئەی محمد تۆ بەو کافرانە بڵێ کە هاوبەش بۆ خوا دائەنێن ئەگەر بهاتایە خوا ڕۆژی تا ڕۆژی قیامەت بەسەرتانەوە ڕاگرتایە و شەوی بۆ نەهێنانایە چ خوایەکی ساختەی لە خوای ڕاستەقینە بەو لاوە شەوێکی بۆ ئەهێنان تیا بحەوێنەوە و بخەون و ماندوێتی ڕۆژتانی تیا دەرچێ ئەوە بۆ ناڕوانن خوا چ لوتفێکی لەگەڵ کردوون تا باوەڕی پێ بکەن و سوپاسی ئەو بکەن. تا لە شەوەکەدا بحەسێنەوە و لە ڕۆژەکەدا کاسبی بکەن و لە فەزڵی خواوە دارایی پەیدا بکەن و بەڵکو سوپاسی خوا بکەن بەرامبەر بەم گشتە خێر و بەرەکەتەی پێی داون. وَیَوْمَ یُنَادِیهِمْ فَیَقُولُ ئَیْنَ شُرَکَائِیَ الَّذِینَ کُنْتُمْ تَزْعُمُونَ یادی ئەو ڕۆژە بکەنەوە کە خوا بانگ ئەکاتە ئەوانەی هاوبەشیان بۆی دائەنا و پێیان ئەڵێ. لەناو هەر میللەتێکا شایەتێک جیا ئەکەینەوە کە ئەو پێغەمبەرەیە لە دونیادا ناردومانەتە سەری بۆ ئەوەی ببێ بە شایەت لەسەر ئەو میللەتە کە لە دونیادا هەڵوێستیان چۆن بوو جا بە میللەتەکە ئەڵێین ئادەی بەڵگەی خۆتان بێنن کە بتتان ئەکرد بە هاوبەشی خوا و ڕوونی کەنەوە چۆن ئەو بتانەتان ئەکرد بە هاوبەشی بێگومان قارون یەکێ بوو لە خێڵی موسا و پاشان ستەم و ناحەقی لێ کردن و داوای لێ کردن بیکەن بە سەر گەورەی خۆیان ئێمەیش ئەوەندە گەنجینە و داراییمان دابوویە کۆمەڵێ پیاوی بەهێز کلیلی ئەو گەنجینە و داراییەیان بۆ هەڵنەئەگیرا ئەوەندە زۆر و قورس بوون ئەم ستەم و ناحەقیەیشی لە کاتێکا بوو خێڵەکەی پێیان وت دڵ بەم گەنجینە و داراییەت خۆش مەکە و پێی بایی مەبە خوا خۆشی لە کەسانێ نایەت دڵ بە ماڵی دنیا خۆش بکەن. ئاخۆ قارون نازانێ خوا لە سەدەکانی بەر لە سەردەمی ئەویشا کەسانی وای تەفروتونا کردووە کە لە قارون بەهێزتر بوون و دەست و پێوەندیان زۆرتر بوون کە کاتی قەهەر هەستانی خوا هات تاوانباران پرسیاریان لێ ناکرێ لە بارەی تاوانەکانیانەوە چونکە خوا خۆی پێی ئەزانێ و لە پڕ ئەدا بەسەریانا. هات بۆ ناو خێڵەکەی. ئەوانەی حەزیان لە ژیانی خۆشی ئەو دونیایە بوو وتیان، بریا ئێمەیش سامانێکی وەک ئەوەمان هەبوایە کە بە قارون دراوە، بەڕاستی قارون بەشێکی گەورەی هەیە. وقال الذین اوتوا العلم ویلکم ثواب الله خیر لمن آمن وعمل صالحا ولا یلقاها الا الصابرون ئەوانەیش کە ئەیانزانی خوا چی لەو دنیا بۆ پیاوچاکان و خاوەن باوەڕان داناوە وتیان هەی بەدبەختینە پاداشتی چاکی خوا چاکترە بۆ کەسێ باوەڕی بەخوا هەبێ و کرداری چاک بێ کەس بەم خێر و خۆشیەی خوا ناگا ئەوانە نەبێ کە خۆیان ئەگرن لەسەر گوناه نەکردن و حەرام نەخواردن و چاکەکردن هاوار، وا دیارە خوا بۆ هەر بەندەیەکی خۆی کە مەیلی لێ بێ ڕۆزی فراوان ئەکا و لێیشی ئەگرێتەوە ئەگەر خوا لوتفی لەگەڵ نەکردینایە ئێمەیشی بە ناخی زەویا ئەبردە خوارەوە ئەی هاوار وا دیارە کافران هەرگیز ڕزگاریان نابێ. تلک الدار الآخرة نجعلها للذین لا یریدون علوا فی الأرض ولا فسادا والعاقبة للمتقین. ماڵی قیامەت بۆ ئەو کەسانە تەرخانەکەین نایانەوێت لە زەویا بەسەر خەڵکی تردا بەرز ببنەوە و خراپە لەناو خەڵکا بکەن و سەرەنجامی باشیش بۆ ئەو کەسانەیە خۆیان لە گوناه ئەپارێزن. من جاء بالحسنة فله خیر منها، هەر کەسیکیش بیروباوەڕ و گوفتار و ڕەفتارێکی خراپ دابهێنێ پاداشتی لەوە خراپتری ئەدرێتەوە چونکە پاداشتی ئەوانە نادرێتەوە کە خراپەیان کردووە بە چەشنی کردەوەکەی خۆیان نەبێ. إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد قل ربی اعلم من جاء بالهدی ومن هو فی ضلال مبین بێگومان ئەو خوایەی قورئانی لەسەر تۆ فەرز کردووە و بۆی ناردووی و پێویستی کردووە لەسەرت کە ڕەفتاری پێ بکەی و بیگەیەنی بە خەڵک و تێبکۆشی بۆ بڵاوکردنەوەی ئەتگێڕێتەوە بۆ ئەو شوێنەی لێوەی هاتووی کە شاری مەککەیە ڕزگاری ئەکەیت و ئەچیتەوە ناوی فلا تکونن ظهیرا للکافرین. تۆ هیچ بە تەما و هیوای ئەوە نەبووی قورئانت بخرێتە ناو دڵەوە و بخوێنرێتەوە بەسەرتا و لە زوبانی تۆوە بگا بە خەڵک لوتف و ڕەحمی خوا بوو بۆت هات کەواتە نەکەی هەرگیز ببی بە پشتیوانی کافران لە الحکم و الیه ترجعون. قەت لەگەڵ خوادا بانگ مەکەرە هیچ خوایەکی تر، چونکە هەر خواکەی خۆت پەرستراوی بەڕاستە و لەو بەولاوە خوایەکی ڕاستەقینە نییە، هەرچی هەیە لە جیهانە هەمووی ئەفەوتێ و هەر ئەو ئەمێنێتەوە و هەموو ئەگەڕێنەوە بۆ لای ئەو. لە عائیشەوە ڕزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دایکی باوەڕداران فەرمووی، شەوێک دوای نوێژ عیشا لە پێغەمبەر صلی اللە علیه وسلم دواکەوتم فەرمووی لە کوێ بوویت؟ وتم گوێم دەگرت لە قورئان خوێندنی پیاوێک لە هاوەڵانت وێنەی خوێندنەوە و دەنگی وا خۆشم لە کەس نەبیستووە عائیشە فەرمووی پێغەمبەر صلی اللە علیه وسلم هەستا منیش لەگەڵیدا هەستام تا گوێی لێ بگرین ئاوڕی بۆ دامەوە و فەرمووی، ئەوە سالمە، غوڵامی ئەبو حوزەیفە بوو ئازادی کرد، کە ناسراوە بە مەولا ئەبو حوزەیفە، سوپاس بۆ ئەو خودایەی کە لە نەتەوەکەمدا کەسی وای هەڵخستووە.